چەنە ئەژی بژێ چ ئاواتێکت هەیە با ئاوات لە مێشکتا هەبێ بەڵام دڵنیابە ڕۆژێک دێکە بەجێ ئەهێڵیت ئەو خانووی کە دڵە پێخۆشە ئەو سەروەت و سامانە و ماڵێکەوە پێکەوە لەسەر یەک کەڵەکە و کردووە ڕۆژێک بەجێ ئەهێڵی لەگەڵ خۆش تا بۆ ناو گۆڕ نایبی درهەم و دینارێکی کێشت خۆشەوێ خۆشت بوێ بەڵام ڕۆژێک دێ بەجێ ئەهێڵی یا ئەو تۆ بەجێ ئەهێڵێ چی کردەوەیەکش ئەەکەی بیکە چاکە ئەەکەی چاکە بکە خراپەشەکەی خراپە بکە ڕۆژێک دێ پاداشتی خۆت وەرەگری ئەوەش لەو کاتەوە دەست پێکە کاتێکەوە ژیانی دنیا بەجێهێڵیت